دەسوڕانەوە بیهێنەوە پێش چاوی خۆتان سەحابە ئازیزەکان بە لێوی وشک و بە ڕەنگی زەرد و بە سکی برسییەوە چۆن سەفی عیبادەتیان دەبەست لە مزگەوتەکەی پێغەمبەردا خۆشەویستانم با بیهێنینەوە پێش چاوی خۆمان مزگەوتەکەی ڕەسول الله فەرشەکەی خۆڵ بوو بەڵام سوجدەبردنی سەحابەکان ئاوێتە بوونی فرمێسکی چاویان لە نێو خۆڵی مزگەوتە وایان دەزانی فەرشی فیردەوسی ئەعلایان بۆ هاتووە سەقفی مزگەوتی ڕسول الله صلی الله عليه وسلم لە گەڵای دارخورما بوو بەڵام تێڕوانین و تێگەشتنی سەحابە ئازیزەکان سەیری سەقفیان نەدەکرد بەڵکو لە ژێر عەرشی خوای میهرەبانا خۆیان دەبینیەوە سەحابە ئازیزەکان تینوێتی و ماندوێتیان لە زاری شیرینی ڕەسول اللەوە دەردەچوو کە پێغەمبەری ئازیز پەروەردەی کردبوون چاویان لە بەربانگ و سەرسفرە نەبوو بەڵکو ڕەسول اللە لەگەڵ بەربانگدا دەیفەرموو ذهب الظمأ وابتلت العروق کانیاوی خۆشگوزەرانی و ئاسوودەیی ڕۆح و جەستەیان بریتی بوو لە دیدار و لیقائی خوای میهرەبان، تامەزرۆی و شەیدایی ئەوان بۆ دیداری خوای میهرەبان بوو نەک بۆ تێرکردنی گەدەیان، تەڕکردنی ڕۆح پاراوکردنی ڕۆح نەک تەڕکردنی لێو نەک چەورکردنی مەعیدە، ئەمە تێگەشتن و تێڕوانینی سەحابەی پێغەمبەری ئازیز بوو، ئەوان خاوەنی یەکێک لە سیفاتە گرنگەکانی عیباد الرحمن بوون کە لەم هەفتەیەدا یەکێک لە سیمای ئوممەتی مسوڵمان یەکێک لەو دیاردانەی کە دەبێ هەموو تاکێکی مسوڵمان تیایدا بێ بەند سیفەتێکە کە خوای پەروەردگار دەبێ لە ئینسانی ئیماندارا بوونی هەبێ بریتیە لە سیفەت و بریتیە لە ئاکاری ئەلقەناعە قەناعەت بریتییە لە یەکێک لە سیفەتەکانی بەندەکانی خوای میهرەبان، قەناعەت یەکێکە لە بەرهەمەکانی ڕۆژوو، قەناعەت یەکێکە لەو سیفەت و ئاکارانەی کە لە هەر کەسێکدا بوونی نەبێ، کەواتە ئیمان، ئاسوودەیی، خۆشبەختی بوونی نییە. بڵێ ئیمانداران و موسوڵمانانی ئازیز، قەناعەت لای پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم کە بۆمان باس دەکات ئەفەرموێت خۆشەویست و نوری چاوانمان دێتە دەرەوە و هەمیشە و هەردەم کە زەردەخەنە لەسەر لێوەکانی بوو وتیان ئەی خۆشەویست و نوری چاوانمان چیەوە بزە لەسەر لێوانت دەبارێ و ڕوت جوان و گەش و زۆر مژدە لە دەم و چاوت دەبارێ فەرمووی، بەڵێ، الحمدللە، الحمدللە، باسی چی دەکەن ئێوە؟ یتحدثون عن الغنا، باسی دەوڵەمەندیان دەکرد، پێغەمبەری ئازیزیش چووە ناو مەجلیسیانەوە و بە زمانی خۆیان و بەپێی مەجلیسەکە قسەی کرد و فەرمووی، بەڵێ، دەوڵەمەندی هیچ کاتێک بێزراو و زەمکراو نییە لە ئایینی پیرۆزی ئیسلامدا، فەرمووی، لا بأس بالغنا لمن اتقی. دەوڵەمەندی خراپ نییە بە تەقوا و لە خوا ترسانەوە و هەروەها ڕووی تێکردن و فەرمووی وصحة لمن اتقى خير من الغنى تەندروستی و لەش ساغی باشتر و لە پێشترە لە دەوڵەمەندی ڕووی کردە سەحابەکان و فەرمووی ڕوو دەکاتە ئێستای یەک بە یەکی ئێمەی مسوڵمان خوشک و برای مسوڵمانم وا قەناعەت کە هەموومان با بەم ڕۆحیەتەوە سەیری فەرموودەکەی پێغەمبەر بکەین تاک تاکی کۆمەڵگای کوردەواری دەدوێنێ و دەفەرموێ من ئەصبح هەر کەسێک لە ئێوە ڕۆژی کردەوە من باتە هەر کەسێک لە ئێوە شەوی بەسەردا هات خاوەنی سێ ئاکار بوو سێ خاڵ بوو دەبا بزانێ ئەو کەسە بەختەوەرترین کەسە لە جیهانا یەکەمین خاڵیان دەفەرموێ من اصبح منکم آمنا فی سربه هەر کەسێک لە ئێوە شەو و ڕۆژی بەسەردا هات لە کەس نەترسا نەترسا لە ماڵ لە مزگەوت لە بازاڕ لە فەرمانگە یەخەی پێ بگیرێ نەدەترسا لەوەی لە پەنهانێکدا دەستی بۆ درێژ بکرێ کەس لێی نەدەترسا و لە کەس نەدەترسا، خاڵی یەکەم، خاڵی دووەم، معافا فی جسده یان فی بدنه، ئێش و ئازارێک لە جەستە و لە بەدەنیا نەبوو، کێشەی چاو و گورچیلەی نەبوو، کێشەی بینین و بیستنی نەبوو، کێشەی پشتی نەبوو، ئەفەرموێ پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه وسلم سوپاسگوزاری ئەو نیعمەتەی کرد کە عیلاجی پێش نان و پاش نانی نەبوو، خاڵی سێیەم، عندە قوت یومه، خواردنی بیست و چوار سەعاتی هەبوو، یان خواردنی ڕۆژی هەبوو پێش ئەوەی بگا بە شەو، یان خواردنی شەوی هەبوو پێش ئەوەی ڕۆژی لێ ببێتەوە، فکأنما، هەر کەسێ خاوەنی ئەم سێ ئاکارە بێ، لە کەس نەترسێ. تەندروستی باش بێ و هەروەها ڕزقی شەو و ڕۆژێکی هەبێ فكأنما حيزت له الدنيا بحذافيرها فەرمووی کە ئەنەما ئەم دنیاە هەرچی تێدایە هی ئەو کەسەیە بەڵێ ئەی پێغەمبەری ئازیز و نوری چاوانمان ئەمە قەناعەتی تۆیە بۆ ئومەتی مسلمان کە دەبێ بەم جۆرە ئومەتی مسلمان قەناعەتمان هەبێ پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه وسلم پەروەردەمان دەکا لەسەر ئەوەی ئەوە و دەفەرمێ لەیس الغنا عن کثرة العرض دەوڵەمەندی زۆری ماڵ و سەیارە و سەروەت و سامان و باخ نییە ولكن الغنا غنى النفس بەڵکو دەوڵەمەندی دەوڵەمەندی نەفس و عەقیدە و قەناعەتە، بەڵکو دەوڵەمەندی دەوڵەمەندی دڵە، بەڵکو دەوڵەمەندی یەقینە بە دەسەڵاتی خوای میهرەبان، بەڵکو دەوڵەمەندی بریتییە لە ڕازی بوون بە بەشی خوای میهرەبان. دەفەرمێ اتق المحارم تکن اعبد الناس خۆتان بپارێزن لە حەرامەکان دەبن بە باشترینی بەندەکانی خوای میهرەبان. والرضا بما قسم اللە لەک تکن اغنی الناس ڕازی بە بە بەشی خوای میهرەبان لە جەستەتا ڕازی بە بە بەشی خوای پەروەردگار لە ڕزقتا ڕازی بە بە بەشی خوای پەروەردگار لە ماڵ و منداڵتا لە سەروەت و سامان و خان و سەیارەتا ئەوا تۆ دەبی بە دەوڵەمەندترین کەس لە ڕووی سەر زەویدا تەماع، چاو لە خەڵکی دەوڵەمەند کردن، هەمیشە چاو لە سەروخۆ کردن ئینسان دەکات بە کۆیلە، فاقنع ولا تطمع فلا شیء یشین سوی الطمع، قەناعەتت هەبێ دوور بن لە تەماع، لە چاوچنۆکی و لە چاولێکەری، چونکە دیا قێزەونترین دیاردە بۆ ئینسان بریتییە لەوەی کە تەماعی هەبێ، کەواتە مسوڵمانانی ئازیز پێخەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام لەم فەرمودانەدا ئاگادارمان دەکاتەوە کە دەبێ یەکێک لەو سیفەتانەی کە دەبێ ڕۆژوەوان لە ناخی خۆیدا لە مانگی ڕەمەزاندا پەروەردە بێ لەسەری بریتیە لە ڕازی بوون بە بەشی خوای میهرەبان بریتیە لە قەناعەتێک کە لە دڵدا جێگیر بێ لە زماندا دەربکەوێ لە ڕوخساریشدا ڕەنگ باتەوە و بە بەشی خوای میهرەبان ڕازی بێ کێ هاوڵاتی و مسلمانێک کە خوای پەروەردگار لێی ڕازی بێ پێغەمبەری ئازیز دەفەرمێ ئەتانی جبریل فقال يا محمد دەفەرمێ جبریل هات بۆ لام و وتی یا محمد واعلم أن شرف المؤمن قيامه بالليل هاوڵاتی بە شەرەف هاوڵاتی بە خزمەت مسلمانی ڕاستەقینە ئەو کەسەیەکە شەرەفی خۆی لە شەو نوێژا دەبینێ، شەرەفی خۆی لە قیام و لە تەراویحا دەبینێ، وە هەروەها فەرمووی، وعزه، پێتان بڵێم بە عیززەتترین کەس، نەفس بەرزترین کەس کێیە، استغناؤه عن الناس، چاوی لە دەستی خەڵکی نییە، بێ موحتاجە لە دەستی خەڵکی، لا یسئلون الناس الحافا، دەست لە خەڵکی پان ناکاتەوە عیزەتی نەفسی هەیە چونکە قەناعەت وەکو قیناع وایە چۆن قا قیناع دەکەیتە سەرت داپۆشەرە خوای پەروەردگاریش دەفەرمێ وە ئەطعیمو القانع والمعتر ئەفەرمێ کەسی فەقیر کەسێ فەقیر بێ ڕازی بێ بە بەشی خوای پەروەردگار پێی دەوترێ ئەهلی قەناعەت چونکە حتا ئەهلی قەناعەت زۆر جار ئەو کەسانەن کە داواش دەکەن بەڵام ئەهلی معتەڕ ئەهلی عیزەت ئەوەی کە خوای پەروەردگار دەفەرموێ داوا ناکەن لە کەس و بە بەشی خوای پەروەردگار ڕازین ئەفەرمێ جبریل پێی وتم یا محمد عش ما شئت فانک میت بژی دڵنیابە تۆ دەمری و ئەحبب من شئت فانک مفارق خەڵکیت خۆش بوێ بەجێیان دێڵی بزانە ڕۆژێک دنیا بەجێ دێڵی وعمل ما شئت فانک مجزی بی کرداری زۆر زۆر ئەنجام بە هەموو کردارەکانت پاداش دەدرێتەوە کە شێخی ئەلبانی ڕیوایەتی دەکات مسوڵمانانی ئازیز، قەناعەت واتە وازهێنان لە دونیا نا، بەڵکو خوای پەروەردگار دەفەرمێ، ولا تنس نصیبک من الدنیا، بەشی خۆت لە دونیادا لە یاد مەکە، قەناعەت بریتی یە لە دونیا بە کەم گرتن، بریتی یە لە دونیا لە دەسابوون و لە گیرفانابوون، بریتییە لەوەی کە دونیا نەچێتە دڵمانەوە، قەناعەت بریتییە لەوەی کە نەبین بە عەبدی دونیا و عەبدی دەسەڵات و کولێرە و کورسی، قەناعەت بە مانای ئەوە نییە کە ئینسانی مسوڵمان پشت لە حەڵاڵ کا و پشت لە دونیا بکا، مسوڵمانانی ئازیز، وڵات ئاوەدان نابێ، ماڵەکان خۆشبەخت و کامەران نابن، ئاسوودەیی بۆ دڵەکانمان ناگەڕێتەوە بێ ئەوەی ئێمە خاوەنی سیفەتی قەناعەت بین. لە بەرامبەر قەناعەتا حەسادەت هەیە، لە بەرامبەر قەناع قەناعەتا تەماع هەیە، نەک تەماح، تەماحی کوردەواری دروستە، هەموو کەسێ بەشی خۆی قەناعەتی پێی هەبێ و هەوڵی بۆ با، بەڵام تەماع سەری ئینسان دەخوات. گوێ لەم چیرۆکە بگرن، سێ کەس کاتێک کوپەیەک لیرە و سەروەت و سامان دێتە دەستیان، چی لێ بکەن؟ ڕێدەکەون لەسەر ئەوەی کەسێکیان بچێتەوە لە شار خواردن بێنێ بۆ ئەوەی بیکەن بە شادی و خۆشگوزەرانی ئەو کەسەی دەچێتەوە بۆ شار پێشەوەی بگەڕێتەوە بیر لەوە دەکاتەوە کە ئەم سەروەت و سامان و کوپە لیرەیە بۆ سێ کەس تەوزیعی بکەین بەشی کەم بەشی من دەکات بۆیە بیر لەوە دەکاتەوە خواردنێکی ژەهراوی چەوریان بۆ دێنێ ئەم دوانەش لێرە بیر دەکەنەوە ئەڵێن کاکە ئەو کەسە هاتەوە دەیکوژین بۆ ئەوەی دابەشی دووی کەین ئەوەی کە لەبەردەستمانایە بەڵێ ئەمان ئاگایان لەوە نییە خواردنی ژەهراویان بۆ دێ ئەمیش لە شارەوە دەگەڕێتەوە ئاگایی لەوە نییە ئەمان پیلانی سەربڕین و کوشتنیان بۆ داناوە بەڵێ ئەمان ئەو سەر دەبڕن هەردووکیشیان خواردنی ژەهراوی دەخۆن بە نسیبی کەسیان ناوێ کەواتە قەناعەت ئەگەر نەبوو سەری تاک ئەخوات سەری خێزان ئەخوات سەری وڵات ئەخوات سەری ئەحزاب دەخوات سەری حکومەت دەخوات نەوتی وڵات هەر کەسێ بیەوێ بە تەنها بیخوات کە هی هەموانە سەری دەخوات و سەر دەنێتەوە و بەرهەمەکەی لەژێر سایە و سێبەریدا ناحەسێتەوە کەواتە قەناعەت بریتی نییە لە پاڵدانەوە مسوڵمانانی ئازیز پێغەمبەری خودا صلی اللە تعالی علیه وسلم کە باسی تەوەکولمان بۆ دەکات دەفەرمێت لەو ئەنەکم تەتەوەکەلون علی الله حق تەوەکله ئەگەر بەڕاستی پشت بەخوای پەروەردگار ببەستن ئێوە وەکو باڵندەکان وان تغدو خماصا وتروح بطانا باڵندە لە ماڵ دەرەچێ واتە قەناعەت پاڵدانەوە نییە، وازهێنان لە ئیش نییە، بەڵکو قەناعەت بریتییە لەوەی وەکو باڵندەکان لە هێلانە دەچیتە دەرەوە و دەگەڕێی، ئینجا ئێوارە بە سکی تێر و بە سکی پڕەوە دەگەڕێیتەوە ماڵەوە. کەواتە ئوممەتی مسوڵمان ئەو ئوممەتەیە بۆ دونیا خاوەنی قەناعەتە، بۆ ماڵی خۆی خاوەنی قەناعەتە لەبەرامبەر حەڵاڵا قەناعەتی هەیە ڕازیە بە هەموو بەشەکانی خوای پەروەردگار هەمیشە سەیری خواروو خۆی دەکات هەمیشە چاوی لە دونیای خەڵکیدا نیە چاو نالەوەڕێنێ بە دونیای خەڵکیدا چاو هەڵنابڕێ بە سەیارە و بە خانوو بە ڤیەلا و باخ و شەهادەی خەڵکیدا بەڵکو بۆ قیامەت هەمیشە بەم جۆرەیە کە خوای پەروەردگار دەفەرمێ وسارعوا الی مغفرة من ربکم وجنة عرضها السماوات والارض بۆ قیامەت دەستپێشخەری دەکات مسلمانانی ئازیز کەواتە ئێمە لە ئێستادا ئەوەی کە پێویستە قەناعەتمان پێی هەبێ ئەوەیە کە گەنجێکی خاوەن قەناعەت بە و بە بەشی خوای پەروەردگار ڕازی بە خانەوادەکان دایکان و خوشکان بە بەشی خوای پەروەردگار ڕازی بن با چاو لە پێغەمبەرە ئازیزەکەمان بکەین لە تەنانێک هەڵدەگرێ و دەفەرموێ بە عائیشەی دایکمان و هاوسەری بەڕێزی دەفەرموێ یا عائیشە ڕێزی ئەم نانە بگرە ئەمە ئەمە ئەمانەتی خوایە هەر کەسێ حورمەتی ئەمانەتی خوا بگرێ خوا بۆی زیادەکە چونکە ئەمانەتی خوا نیعمەتی خوا ئەگەر ڕۆشت ناگەڕێتەوە کەواتە مانگی ڕەمەزان مانگی قەناعەتە نەک مانگی ئیسراف کردن خانەوادەکانمان دەبێت دەست پێوە بگرین، کۆمەڵگای کوردەواری ئێمە، ڕازی بین بە بەشی خوای پەروەردگار کە ئاوارە نین، ڕازی بین بە بەشی خوای پەروەردگار کە مسوڵمانین، ڕازی بین بە بەشی خوای پەروەردگار کە ترسمان نییە، سوپاس بۆ خوای پەروەردگار ئەمینین لە ماڵی خۆمان، لە مزگەوتی خۆمان، لە بازاڕی خۆمان، ئەمە شوکری دەوێ، ئەمە سوپاسگوزاری دەوێ، چونکە سوپاسگوزاری نیعمەتەکانی خوای پەروەردگار بەردەوامی پێ دەبەخشێ، کەواتە قەناعەت لە دڵایە، کەواتە قەناعەت کەنزێکی لە بن نەهاتووە، ئوممەتی مسوڵمان بە بەشی خوای پەروەردگار ڕازییە، بەڵام نابێ دەسەڵات زۆر جار ئەم قسانەی ئێمە بەکار بێنێ و بیەوێ چاو و دەمی کۆمەڵگا دابخات و داوای حەقی خۆی نەکا کۆمەڵگا برسیە و واجبە لەسەر دەسەڵات بژێوی بۆ دابین بکات کۆمەڵگا گەرمایەتی واجبە لەسەر دەسەڵات دوای بیست و ئەوەندە ساڵ قەیرانێکی کارەبای پێ چارەسات نەکرێ دەسەڵات حەقی خۆیەتی بژێوی و عارەقی نێوچەوانی خۆی مانگانە حەقی خۆی وەربگرێ، کەواتە قەناعەت بریتی نییە لەوەی کە ڕازی بین بەوەی کە ستەممان لێ بکرێ، نەخێر قەناعەت بریتییە لەوەی کە بە بەشی خوای پەروەردگار ڕازی بین و هەرگیزاو هەرگیز بە زوڵم و بە ستەم کردن ڕازی نەبین، بەڵام ئیمانداران و مسوڵمانانی خۆشەویست پێغەمبەری خوا دڵی هەژاران خۆش دەکا و دەفەرموێ لە ڕۆژی قیامەتا ئەو کەسانەی کە ڕەش و ڕووت و لاوازن ئەو کەسانەی کە لە ناو کۆمەڵگادا زۆر جار بە سوک سەیر دەکرێن بە پێوەری ئینسانی ئەفەرموێ مەلیک و پاشاکانی بەهەشت بریتین لەو کەسانەی کە لە دونیادا خاوەنی قەناعەتن عیززەتی نەفسیان هەیە دەست لە ئەم و ئەو پان ناکەنەوە ئەوانە پاشای ڕۆژی قیامەتن خوایە بە خاتری ئیسمی عەزەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا ئەڵڵا بەو بەشانەی تۆ ڕازین خوایە قەناعەت بخە دڵمان خوایە قەناعەت بخە سەرزارمان خوای پەروەردگار بە تەواوی ناز و نیعمەتەکانی تۆ ڕازین لە لەش ساغیمان خوایە بۆمان زیاتر کە لە ڕزق و ڕۆزیمان خوایە زیاتر بۆمان دابارێنە خوایە ئەمن و ئاسایش ڕازین یا رب العالمین پێی بۆمان زیاتر و زۆرتر کە خوایە بە برایەتی و بە پێکەوە ژیانمان ڕازین یا رب العالمین زیاتری کە بۆمان خوای پەروەردگار ئەم کەشتی کوردستانەمان بپارێزە خوایە ڕازین بەم کەشتی کوردستانە خوایە بەمان بپارێزە خوای بیگەیەنە کەناری ئەمان یا رب العالمین خوای پەروەردگار دەرگاکانی ڕەحمەت و میهرەبانی خۆتمان لێ بکەرەوە یا رب العالمین ئەم مسلمانانە لەبەر خاتری تۆ میوانی ماڵی تۆن خوای بە میوانی خۆت قبوڵیان کە خوای برسین تینوون ڕەش و ڕووتین یا رب العالمین خوایە دەرگای خێرمان لێ بکەرەوە خوایە شیفای نەخۆشی مسوڵمانان بە خوایە ڕەحم بە دایکان و بە خوشکانمان بکە هیدایەتی گەنجانمان بە خوایە جەرگی دایکان و باوکانی میللەتی کوردمان بپارێزە اللهم آمین